پێنج سەد و هەشتا و شەش ی زەینی هەتا شەش سەد و چل و چوار ی زەینی. عومەری کوڕی خەتاب خوای لێ ڕازی بێ بە دووەمین خەلیفەی مەزن دەشێت بە هەرە مەزنترین خەلیفەی ئیسلامیش دابنرێ. هاوچەرخی پێغەمبەر دروودی خوای لێ بێ بووە و کەمێکیش بە تەمەن لەو بچووکتر بووە. لە شاری مەککە لەدایک بووە. هەرچەندە تەواو ساڵی زایینی نازانرێ بەڵام ڕەنگ بێت ساڵی پێنج سەد و هەشتا و شەش ی زایینی لە دایک بووبێت. عومەر خوای لێ ڕازی بێ لە سەرەتادا یەکێک بوو لە هەرە دوژمنە سەرسەختەکانی محمد دروودی خوای لێ بێ بەڵام لە پڕێکدا موسڵمان بوو بووە یەکێک لە پاڵپشتە بەهێز و دڵسۆزەکانی. ساڵی شەش سەد و سی و دوو ی زایینی کاتێک کە محمد درودی خوای لێبێ کۆچی دوایی کرد چ کەسێکی وا دەستنیشان نەکرا کە ببێتە جێگری بەڵام عومەر دەست بەجێ دەنگ و وێزەی خۆی دایە پاڵ ئەبوبەکر خوای لێ ڕازی بێ یەکێک بوو لە هەرە دڵسۆزەکان و غەزوری پێغەمبەر کە هەڵبژێرێت بە خەلیفەی ئیسلام ئەم هەڵبژاردنەی ئەبوبەکر ناکۆکی نێوان مسلمانانی دوورخستەوە ئەمیش بە زرنگی و لێهاتووی خۆی دەری خست کە شیاوی ئەوەیە کە ببێتە یەکەمین خەلیفەی ئیسلام بەڵام پاش دوو ساڵ کۆچی دوایی کرد. پێش ئەوەی کۆچی دوایی بکات عومەری لە جێی خۆی دانا. هەر بەم چەشنەیش ناکۆکی و دووبەرەکی دوور خرایەوە لە نێو موسڵماناندا. ساڵی شەش سەد و سی و چوار ی زەینی عومەر خوای لێ ڕازی بێ بووە خەلیفەی ئیسلام تاکوو ساڵی شەش سەد و چل و چوار ی زەینی. لەو دوا ساڵەدا کۆتایی بە ژیانی هات لە مەدینە بە دەستی کۆیلەیەکی فارسی. بەر لەوەی کۆچی دوایی بکات شەش کەسی دانا کە لە نێو خۆیاندا یەکێک هەڵبژێرن بە خەلیفەی ئیسلام. ئەو دەستەیەیش عوسمانی کوڕی عەفانیان بە سێهەمین خەلیفەی ئیسلام هەڵبژارد. ئەمیش لە ساڵی شەش سەد و چل و چوار ی زایینییەوە تاکو ساڵی شەش سەد و پەنجا و شەش ی زایینی پێشەوایەتیی ئیسلامی پێ سپێررا. سەردەمی عومەر خوای لێ ڕازی بێ گرنگترین ڕووداو و لاپەڕەکانی مێژووی ئیسلامی ڕازاندەوە هەر لە سەرەتایدا سوپاکانی ئیسلام چوونە فەڵەستین و سووریا ئەو کاتە سووریا لە ژێر دەسەڵاتی ئیمپراتۆریەتی بێزەنتیدا بوو لە ساڵی 636 زینیدا لە کارزاری یەرموک ئیسلامەکان جەنگیان بردەوە هەر لەو ساڵەیشدا دیمەشق کەوتە ژێر دەسەڵاتی ئیسلامەوە. پاش دوو ساڵیش خانەگای پیرۆز واتە بەیتەلمەقدس کەوتە ژێر دەسەڵاتی ئیسلامەوە. لە ساڵی شەش سەد و چل و یەک ی زایینی سەرانسەری سووریا و فەڵەستین بە تەواوی کەوتە ژێر ڕکێفی ئیسلامەوە. ئینجا هێزیان بەڕێ کرد بۆ ئەو وڵاتەی کە ئێستا پێی دەڵێن تورکیا. ساڵی شەش سەد و سی و نۆ ی زایینی سوپای ئیسلام هێرشی بردە سەر میسر کە ئەمیش دیسان سەر بە ئیمپراتۆریەتی بیزەنتی بوو، بۆ ماوەی سێ ساڵ سەرانسەری میسریان گرت. هێرشی ئیسلام بەرەو عێراق دەستی پێکرد کە ئەمیش بەشێک بوو لە ئیمپراتۆریەتی ساسانی. جەنگێکی سەخت ڕوویدا لە نێوان سوپاکانی ئیسلام و ساسانیەکان لە کارزاری قادسیەدا. بەر لە ساڵی شەش سەد و چل و یەک ی زایینی سوپاکانی ئیسلام سەرکەوتوانە جەنگیان بردەوە و عێراقیش بە تەواوی کەوتە ژێر دەسەڵاتیانەوە و نەبێت ئیسلامەکان ئیتر پاڵیان لێدابێتەوە و وەستابێتن بەڵکو سوپایان بەڕێ کرد بەرەو وڵاتی فارس هەردوو سوپا لە کارزاری نەهاوەنددا بەرەنگاری یەکتر وەستان ئەنجامی جەنگەکە بە سەرکەوتنی ئیسلام کۆتایی هات. هێزە فارسییەکان سەر تاپا شکستیان هێنا. لە ساڵی شەش سەد و چل و دوو ی زایینیدا بە تەواوی تەخت و تاراجیان ڕوخێنرا. لە نزیک کۆچی دواییدا بوو کە بە تەواوی هێزەکانی ئێرانی باختەری بەزین و کەوتنە ژێر دەسەڵاتی ئیسلامەوە. جا وە نەبێت بە نەمانی عومەر، خوای لێ ڕازی بێ گوڕ و تەوژمی ئیسلام سارد بووبێتەوە، بەڵکوو لە پاش کۆچی دواییشدا ئێرانیان سەرانسەر گرت. لەلایەکی تریشەوە سوپایان بەرەو باکووری ئەفەریقا بەڕێکرد. گرنگی و مەزنی عومەر لە بەردەوامی کارەکانیدا خۆی دەنوێنێت بە ڕادەیەکی وا کە تاوەکو ئێستا شوێنەواری دیارە، بۆ نموونە ئێران هەرچەندە بە موسڵمانی مانەوە بەڵام سەربەخۆیی خۆیان لە دواییدا وەرگرتەوە، یان سووریا و عێراق و میسر ئەمانیش تاکو ئێستاش هەر ئیسلامن. عومەر خوای لێ ڕازی بێ هاتە سەر ئەو بیرەی کە ڕژێمێک دابنێ بۆ ئەو خاکانەی بە دەستیانەوەیە. بڕیاری دا کە دەبێت موسڵمانەکان مافێکی تایبەتی خۆیان هەبێت، چونکە سوپایەکی جەنگاوەرن لەو ناوچانەی کە بە دەستیانەوەیە. دەبێت دووریش بژین لە دانیشتوانی شارەکان و ئەو دانیشتوانەیش بایەتە جزیەیان پێ بدەن. ئەمانەیش لە بری ئەوە پێویستە ژیانیان بپارێزن و نایشبێت بە زۆر بکرێن بە ئیسلام. لێرەدا گرینگی و مەزنی عومەر دەردەکەوێ کە چۆن کارێکی زۆر گەورە و باڵای گێڕاوە، چۆن مەردێکی زرنگ و سەرەکی بووە لە بڵاوکردنەوەی ئیسلامدا پاش محەممەد دروودی خوای لێ بێت. گەر عومەر نەبایە لەوانەیە بکەوتینایەتە گومان و دوودڵییەوە لە بڵاوبوونەوەی ئیسلام. بۆ سەلماندنی ئەمەش ئەوەتا زۆربەی ئەو وڵاتانەی کە خرانە ژێر دەسەڵاتی ئیسلامەوە تا ئێستا هەر ماون. هەرچەندە زۆر ڕوون و ئاشکرایە کە مەزنی و شایستەیی دەگەڕێتەوە بۆ محەمەد درودی خوای لێ بێ لەم ڕووەوە، بەڵام هەڵەیەکی زۆر گەورەیشە گەر عومەر لە یاد بکەین، چونکە ئەو کارانەی کە لە سەردەمی ئەودا ڕووی دا هەرچەندە لەوا نەبوو بێ ئەویش ڕووی بدایە بەڵام ئەم شێوەی ئێستای نەدەبوو گەر سەرکردایەتی و پێشەوایەتی عومەری بلیمەت و هۆشیاری لە پاڵدا نەبوایە. لای ڕۆژاواییەکان کە عومەر ئەوەندە ناناسن سەیری شەلایان کە ئەگەر لە پلەیەک دابنرێ بەرزتر لە هەندێک ناودارانی ڕۆژئاوایی وەک شارلەمان و قەیسەر بەڵام ڕەوایە ئەگەر بڵێین ئەو دەسەڵاتەی کە عەرەب لە سەردەمی فەرمانڕەوایی عومەری کوڕی خەتابدا